ئافرەت شوانی ماڵی مێردەکەیەتی و بەرپرسە لەو شتانەی لە بازنەی چاودێری ئەودان. خزمەتکار شوانی ماڵی گەورەکەیەتی و لێپرسراوە لەو شتانەی لە بەردەستیدان. هەمووتان شوانن و هەمووشتان بەرپرسن لەو شتەی لە ژێر دەستتاندایە. وشەی ڕاعین بە واتای ئەو کەسە دێت کە پاسەوانی و پارێزگاری و چاودێری شتێک دەکات. لە زمانی عەڕەبیدا بە شوان دەوترێ، الراعی، هۆکاری ئەمەش دەگەڕێتەوە بۆ ئەوەی کە شوان لە سەلامەتترین و گونجاوترین دەوەڕگادا ئەو ئاژەڵانە دەلەوەڕێنێ کە خراونەتە ئەستۆی و لە ئاژەڵی دڕندە دەیانپارێزێت و لە حاڵێکیشدا ئەگەر تووشی شتێک ببن ئەوا دڵسۆزانە لە نزیکەوە گرینگیان پێدەدات. لە دەمی ڕاپەڕاندنی ئەم ئەرکە پیرۆزەشدا سازگاریی فیترەتی دەپارێزێت و هەموو کاتێ خۆی لە دزینی نامەردانە بەدوور دەگرێ، هەروەها لە سایەی ئەو هەستی شەفەقەتە قووڵ و بەزەییە فراوانەیدا کە بەرامبەر بە ڕانەکەی لە دڵیدایە بە ئازاریان ئازار دەچێژێ و بە خۆشیشیان خۆشحاڵ دەبێ. جا ئیتر پەیوەندی نێوان سەرۆکی وڵات و هاوڵاتیانیش لە ڕوێکەوە لەم پەیوەندیە دەچێ. هەر بۆیە ئەرکی سەرشانی سەرۆکی وڵات و نوێنەرەکانیەتی لە بازنەی جیاوازیەکانی کارگێڕیدا بێ گومان هەریەکە و بە گوێرەی ئاستی خۆی، کە ئاگایان لە هاوڵاتیانی ژێردەستیان بێ و لە شین و شادیدا هاونشینیان بن و دواڕۆژی گەشیان بۆ دابین بکەن و چارەسەر بۆ کێشەکانیان بدۆزنەوە. هەمان پەیوەندیش لە نێوان سەرۆکی خێزان و ئەندامانی خێزانەکەیدا بەرچاو دەکەوێ. وەک چۆن سەرۆک خێزان بەرپرسی یەکەمە لە دابینکردنی خەرجی و پۆشاک و نیشتەجێکردنی خێزانەکەی لە جێگەی گونجاودا، هەر بەو جۆرەش بەرپرسیارە لە پەروەردە و فێرکردنیان و جوان مامەڵەی لەگەڵ کردنیان و دەستەبەر کردنی بەختەوەری دنیا و دواڕۆژ بۆیان. هەمان حاڵەت بەسەر مامەڵەی نێوان ژن و مێردیشدا دەچەسپێ، ئەوەتا ئافرەت لە هەڵسوڕاندنی کاروباری ناو ماڵ و پاراستنی سەروەت و ئابڕو و ناموسی مێردەکەیدا هاوشێوەی ئەو شوانەیە کە بەرپرسی ڕانەکەیەتی پاراستن و چاودێریکردنی خزمەتکار بۆ ماڵ و مڵکی گەورەکەی و ڕۆڵەش بۆ سەروەت و ناموس و کەسایەتی باوکی دەکرێ هەر لە هەمان چوارچێوەی ڕاعین و ڕەعیەتدا خوێندنەوەی بۆ بکرێ. تەنانەت دەکرێ بوترێ لە دیدی ئیسلامدا هیچ مرۆڤێک نییە گەیشتبێتە ئاستێکی دیاریکراو لە بەرپرسیارێتی و خۆی لە بازنەی ڕاعین و مەڕعیدا نەبینێتەوە. تەنانەت ئەگەر شوانێک هیچ ڕەعیەتێکیشی نەبێ کە ئاراستەی بکات ئەوا هەر بەرپرسیارە. بەڵێ هەموو کەس ناچارە نەفس و عەقڵ و تەواوی هەست و ئەندامەکانی، هەروەک ئەمانەت بپارێزێت و چاودێریان بکات. لەناو هەموو ڕژێم و ئاینەکاندا ئیسلام تاکە ڕێسای ژیانە کەوا ئەرک و بەرپرسیارێتی هەموو تاکێکی هەر لە سەرۆکی وڵاتەوە تا دەگاتە خزمەتکاری ماڵێک بە بچووکترین وردەکاریەوە دیاری کردبێت ئەمەش لە سەردەمێکدا کە تەنانەت کەس خەونی بە دیموکراسیەتەوە نەدیبوو جابۆیە هیچ ڕژێمێک نییە لە دنیادا بتوانێت لەم بوارەدا چێبڕچێ بکات ئەوەتا پێغەمبەری ئیسلام سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەفەرموێ، سەرۆکی وڵات بەرپرسە، ئینجا بەدوایدا بەرپرسیارێتی و سنووری بەرپرسیارێتەکانی هاودەم لەگەڵ ئەرک و فەرمانبەرێتیەکانیدا یەک بەیەک ڕیز دەکات، ئەرک و بەرپرسیارێتی ئافرەت و پیاویش وەبیر دێنێتەوە و لە کۆمەڵە مەیدانێکی جیاجیادا، کۆمەڵە بەرپرسیارێتێکی دیاریکراو دەخاتە ئەستۆی هەریەکەیان. قسە لە بەرپرسیارێتی باوک بەرامبەر ڕۆڵەکەی و ڕۆڵەش بەرامبەر باوکی دەکات و تیشک دەخاتە سەر ئەرک و مافی هەردوولایان. خۆ ئەگەر ڕەوتی پێشکەوتنەکانی جیهان بەهەند وەربگرین، ئەوا دەبینین کە هەر لە سەردەمانێکی زۆر دێرینەوە قسەی لە سەر ئەرک و مافەکانی خزمەتکار و کرێکار کردووە. بەمەش بە ماوەیەکی زۆر بەر لە شڵەژانە کۆمەڵایەتییەکانی نێو مێژووی مرۆڤایەتی، ڕێگە چارەی دروستی بۆ گرفتێکی کۆمەڵایەتی پێشکەش کردووە. ئەمەش دەربڕینێکی تری پێغەمبەرانەیە کە هەر لە مافی دوو لایەنەی سەرۆکی وڵات و هاوڵاتیەکانیەوە بیگرە کە زۆربەیان لە، الاحکام السلطانیە، دا باسکراون تاوەکو مافی ڕۆڵە و دایک و باوک، لەوێشەوە تا دەگاتە مافی ژن و مێرد و خاوەنکار و کرێکار، هەر هەمووی بە چەند وشەیەکی کەم دەربڕیوە. ئەمە لە کاتێکدا کە هەر یەک لەم بابەتانە لە کتێبە فیقهی و سەرچاوە ئەخلاقی و پەروەردەییەکان و تۆمارە کۆمەڵایەتی و یاساییەکاندا هەر یەکەیان پانتاییەکی فراوانیان داگیر کردووە. چەند حەرام و مەکروهێک إن الله حرم عليكم عقوق الأمهات هەروەها قسە و قسەڵۆک و زۆر پرسیار کردن و ماڵ بە فیڕۆدانی لێرە و لەوێ لێتان مەکروه کردووە. یاخیبوون لە دایک یاخیبوون و سەرکەشی نواندن بەرامبەر بە دایک بە عقوق الامهاتی گوزارشتی لێکراوە، ئەم دەستەواژەیەش واتایەکی وا بە مێشکی مرۆڤدا دێنێ وەک بڵێی ئەو منداڵەی لە دایکی هەڵدەگەڕێتەوە و لێی یاخی دەبێ هەموو پەیوەندیەکی مافداری لەگەڵ دایکیدا دەپچڕێنێ و دەیهاوێژێتە کونجی تەنیاییەوە. ئەگەرچی یاخیبوون لە باوکیش بە هەمان شێوە حەڕامە، کەچی لە فەرموودەکەدا تەنها باسی دایک کراوە. دەتوانین هۆکاری ئەمەش بگەڕێنینەوە بۆ ئەوەی کە ئافرەت زۆرتر پێویستیان بە پاراستنە و لە سۆز و لاوازیەکانیشیاندا لە پێش پیاوانەوەن. لەم نێوەندەشدا ناسک و نیانی و توانای بەرگەنەگرتنی سروشتیان وای لێکردوون کە زووتر و زۆرتر کاریگەر بن بەم جۆرە مامەڵانە، ئینجا لەو ڕوەوە کە باوکانیش خاوەن هەمان ئەو مافانەن کە دایکان هەیانە، ئەوا فەرموودەکە پێمان دەڵێت کە هەر سەرپێچی و هەڵگەڕانەوەیەک بەرامبەر بە باوکیش هەر بە یاخیبوون دادەنرێ، بەڵام هەرگیز ناگاتەوە بەو یاخیبوونەی لە بەرامبەر دایکدا دەنوێنرێ. زیندەبەچاڵکردنی کچان. زیندە بە چاڵکرنی کچان لە سەردەمی جاهیلیدا بە دەستەواژەی، وأد البنات، ی ئاماژەی بۆ کراوە. لەو سەردەمەدا لە هەندێک ناوچەی دیاریکراو و لەنێو هەندێک توێژی دیاریکراوی کۆمەڵگەدا، زۆرینەی ئەو کۆرپە کیژانەی دەهاتنە دنیاوە هەروا بە زیندوویی دەخرانە ژێر گڵەوە. هۆکار و پاڵنەرەکانی ئەم نەریتە دڕندانەیە جۆراوجۆر بوون. هەندێکیان بە پاڵنەری غیرەتێکی سەیری نەفامیانە، هەندێکی تریش بە بیانووی سەختی بژێوی ژیان، یان لە ترسی ئەوەی نەبادا لە ڕێگەی کچەکەیانەوە سەروەت و سامانەکەیان بکەوێتە دەستی بێگانە، هەندێکیشیان تەنیا لە بەر دەمارگیری خێڵەکی دەستیان دەچووە ئەم کارە قێزەوەنە. هۆکار و پاڵنەرەکانی ئەم کارە هەرچییەک بووبێ، کارێکی دزێو و دڕندانە بووە و دەبوایە بەری پێ بگیرایە. بەریشی پێ گیرا بۆیە دەبینین قورئانی پیرۆز و سوننەتی سەحیحی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم بە شێوەیەکی چڕ و پڕ لەسەر ئەم بابەتە هەڵوێستەیان کردووە. ناپاکی لە ئەمانەتدا وشەی مەنعەن لە فەرموودەکەدا ئاماژە بۆ نەگێڕانەوەی ئەو قەرز و مافانە دەکا کە دەبێ بگێڕدرێنەوە وشەی هاتیش ئاماژە بۆ ئەو شێواز و ڕێگا جۆراوجۆرانە دەکا کە بە مەبەستی وەرگرتن و داواکردنی شتانێک کە وەرگرتن و داواکردنیان قەدەغەیە دەگیرێنە بەر، هەردووکیشیان واتە نەگێڕانەوەی ئەو شتەی کە پێویستە بگەڕێنرێتەوە و وەرگرتنی ئەو شتەش کە نابێ وەربگیرێت حەڕامن. حەڕامیی ئەمەش هەر وەک حەڕامیی سەرکەشیکردن بەرامبەر بە دایک و باوک و زیندەبەچاڵکردنی کچانە. لە هەمانکاتدا دەکرێ ئەم دوو وشەیە ئاماژەیان بۆ واتاگەلێکی تریش تێدا بێت، ئەوەتا وشەی یەکەمیان ڕوو لەو کەسەیە کە مافەکانی سەرشانی هەر لە زەکات و سەدەقەوە تا دەگاتە کۆمەکیە مادیەکانی تر بەرامبەر بە هەژاران و ئەو کەسانەی وان لە ئەستۆیدا بەجێ ناهێنێت وشەی دووەمیشیان دەڕوانێتە ئەو کەسەی کە خەریکی سواڵکردن و دەستپانکردنەوەیە لە شوێنی خۆمانەوە هەنگاوێک بەرەو پێشتر دەنێین و دەڵێین وشەی یەکەم هەموو ئەو قازانجە ناڕەوایانە دەگرێتەوە کە بەڕێگەی نایاسایی بەدەست هاتوون. هەر لە نکۆڵیکردن و زەوتکردنی ئەو سامانانەی کە ڕاستەوخۆ خراونەتە ئەستۆی کەسێکەوە تاوەکو نەگێڕانەوەی بەهای چەک و سەنەدەکان و دەستدانە چەواشەکاری لە ڕێگەی ئیفلاسی ساختە و هەموو چەشنەکانی قۆستنەوە لە کاتی بوونی جیاوازی لە نرخەکاندا ئینجا دوای هەموو ئەمانەش نەگێڕانەوەی ئەم ناحەقیانە و سەرکەشی نواندن وشەی دووەمیش هەموو چەشنە وەرگرتنێکی زیانبەخش دەگرێتەوە، هەر لە سواڵکردنێکی ئاساییەوە بیگرە هەتاوەکو قۆستنەوەی هەستە ئایینی و نەتەوایەتییەکانی گەلێک و داواکاری ڕاستەوخۆ یا ناڕاستەوخۆی هەندێک هێزی زۆردار، فەرمی بن یان نا فەرمی، کە مەبەستیان تێرکردنی ئارەزووەکانیانە، هەروەها دەستدرێژی گرووپە مافیا گەورە و بچووکەکان و پەنابردنیان بۆ هەزار و یەک ڕێگا بۆ بەتاڵانبردنی سەروەت و سامانی خەڵکی. ئەم فەرمایشتە پیرۆزە بە دەربڕینێکی کورت و پڕواتا، ئاماژە بۆ کۆمەڵە مەسەلەیەکی گرینگ دەکات، ئەوەتا باس لەو منداڵانە دەکا کە سیلەی ڕەحمیان لە گەڵ دایک و باوکیاندا پچڕاندووە و کەوتوونەتە سەرگەردانیەوە، ئەو دایک و باوکانەش کە چاوی خۆیان لە ئاست ئەو سۆز و میهرەبانیەدا دەنوقێنن کە لە سروشتیاندا دانراوە، تەنانەت دەگاتە ئەوەی نکۆڵی بکەن و دوور لە بەزەیی و بە شێوەیەکی نامرۆڤانە مامەڵە لە گەڵ منداڵەکانیاندا بکەن. ئینجا دێتە سەرباسی کۆمەڵگە کە خۆی لە خۆیدا خێزانێکی گەورەیە، لێرەشدا ئاماژە بۆ کۆمەڵە خۆپەرستێک دەکات کە بەرژەوەندی و سوودی خۆیان لە هەموو بەهایەک بەرزتر ڕادەگرن و بە پێشێڵکردنی ئارامی و ئاسایش و ماف و دادپەروەری کۆمەڵگە دەخەنە مەترسیەوە جا لەبەر بوونی خاڵی هاوبەش لە نێوانیاندا هەر هەموویان حەڕام کراون پاشان باس لە سێ حاڵەتی قەدەغەکراوی تر با نەشگەنە ئاستی ئەوانەی سەرەوە دەکات کە ئەوانیش بریتین لە قیل وقال وتی وتی، کثرة سؤالی، پرسیاری بەجێ و نابەجێ یان بە هونەر کردنی سواڵ، سێیەمیشیان، اضاعە المالی، بە فیڕۆدانی سەروەت و سامان لێرە و لەوێ. قسە و قسەڵۆک، قیل و قال، بە واتای قسە و قسەڵۆک دێت. ئێمە لێرەدا قسە لەسەر بنەڕەتی وشەکان ناکەین، بەڵکو دەمانەوێ کەمێک هەڵوێستە لەسەر ناوەڕۆکەکانیان بکەین. قسە و قسەڵۆک بەو قسانە دەوترێ کە هیچ کەڵک و سوودێکیان نییە نە بۆ دنیا نە بۆ ئاخیرەت بەڵکوو تەنها قسەی زیاد و ناپێویستن قسەی لەم جۆرە جا چ لە شێوەی ئەو ئاخاوتنانەدا بێت کە هیچ پەیوەندیەکیان بە خاوەنەکەیەوە نییە یان لە چەشنی ئەو قسانە بێ کە لە سنووری قەدەغەکراوەکان نزیک دەبنەوە هەر کامێکیان بێت بە گوێرەی ئاستی کۆمەڵایەتی ئەوانەی بەم کارەوە خەریکن و بە لەبەرچاوگرتنی فراوانی گۆڕەپانی بڵاوبوونەوەکەیان، هاوشێوەی ڕۆژنامە و بڵاوکراوە و تەلەڤزیۆن، لەو کۆمەڵگەیانەدا کە تاکەکانی لەکارکەوتوو و خەڵکەکەشی بێ ئاسۆ و دوور لە ئامانجن، بە دەردێکی کۆمەڵایەتی سامناک دادەنرێ. لە لایەکی ترەوە هەرچی چڵک و چەپەڵی کوشندە هەیە کە ئیسلام بە گوناهی نێوان لێوەکانی داناوە، هەر هەمووی لە شەتڵگەی ئەم قسە و قسەڵۆکانەوە چەکەرە دەکەن و گەشە دەسێنن. هەر بۆیە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم، هەر کەسێ بڕوای بە خوا و ڕۆژی دوایی هەیە با قسەی چاک بکات یا بێدەنگ بێت، هەر کەسێ بڕوای بە خوا و ڕۆژی دوایی هەیە با ئازاری دراوسێکەی نەدات، هەر کەسێ بڕوای بە خوا و ڕۆژی دوایی هەیە با ڕێز لە میوانەکەی بگرێت. پرسیاری زۆر، دەتوانین کثرة السؤالی بەوە لێک بدەینەوە کە بریتییە لە پرسیار کردنی بەجێ و نابەجێ. یاخود سواڵکردن بێ ئەوەی هیچ ئاتاجیەک لە ئارادا بێت، بگرە بەوەشەوە نەوەستێت و بکرێت بە خوو، خۆ دیارە هەردووکیشیان لۆمەکراو و زیانبەخشن، لە قورئانی پیرۆز و سوننەتی سەحیحدا هەروەک چۆن سواڵکردن بەدەر لە حاڵەتی ناچاری و ئاتاجی سەرزەنشت کراوە، ئاوەهاش لۆمەی پرسیارکردنی بێ ئەندازە و بەردەوام کراوە. ئینجا دەبینیت ئەم دوو سەرچاوە شیرینە، لە هەموو دەرفەتێکدا مرۆڤ ئاراستەی فێربوونی شتانێک دەکەن کە سوودیان هەبێت لە بنیادنانی جیهانی هەست و هزریاندا. سەرباری ئەوەش، قورئانی پیرۆز پرسیارکردن دەکات بە دوو بەشەوە، بەشێکیان پەسەند و ئەوەی تریشیان ناپەسەند. دەتوانین ئەم ئایەتە وەک نموونە بۆ پرسیاری پەسەند و دروست بهێنینەوە. یسئەلونەک ماذا ینفقون هاوەڵان پرسیاری ئەوەت لێ دەکەن کە چی ببەخشن ئەم ئایەتەش نموونەی پرسیاری لۆمەکراوە. ویسئەلونەک عن الروح حەقیقەتی ڕۆحت لێ دەپرسن پرسین یان نەپرسین سواڵکردن یان سواڵ نەکردن هەر یەک لەم حاڵەتانە بە گوێرەی پێوەرێک کە دەری دەخات ئایا پاڵیان داوەتەوە بە پێویستیەکەوە یان نا لە ئاتاجیەکەوە سەرچاوەیان گرتووە یان نا، لە نێو، افعال المکلفین، دا لە سەروو ئەو هێڵەوە یان لە ژێرەوە جێی خۆیان دەکەنەوە و دەردەکەوێت کە ئایا واجبن یان حەرام، موباحن یا مەکروه، بۆیە بڕوامان وایە کە راڤەکردن و لێکدانەوەی هاوبەشی ئەو دوو بابەتە کە وەک دوو مەسەلەی جیاواز دێنە بەرچاو لە دەوری ئەو رووگە یەکخەرەی کە ئاماژەمان پێدا هۆکارێک بێت بۆ نزیکبوونەوەی زیاترمان لە مەبەستی فەرموودەکە. بەفیڕۆدانی سەروەت و سامان. دەتوانین اضاعة المالی بەوە پێناسە بکەین کە بریتییە لە بەهەدەردان و پەرش و بڵاوکردنەوەی سەروەت و سامان بە ملاوئەولادا بەبێ ڕەچاوکردنی هیچ جۆرە سوودێکی مادی یان مەعنەوی، دنیایی یان ئاخیرەتی، کە ئەمەش بۆ خۆی دەردێکی کۆمەڵایەتییە. بەڵێ، بە فیڕۆدانی سەروەت و سامان لە شتانێکدا کە هیچ کەڵک و بایەخێکیان نییە، هەرچەندە لە سەرەتادا وا دەربکەوێت کە زیانێکە و بە تەنها لە خاوەنەکەی دەکەوێت، بەڵام لەو ڕووەوە کە ئەو کەسە لە دووتوێی سەروەت و سامانەکەیدا سەروەت و سامانی نەتەوەیشی بەهەدەر داوە، ئەوا ئەو هەڵە خەرجییەی کە زیانێکی هەندەکی و تاکەکەسی بوو، دەبێت بە ڕووداوێک کە پەیوەندی بە هەموو گەلەوە هەبێت و زیان بە تەواوی کۆمەڵگا بگەیەنێت. لەگەڵ کۆتایی هێنان بەم بڕگەیەدا کە دەستپێوەگرتن و دروست خەرجی کردبووە تەوەری باسەکە و لە ڕۆژگاری ئەمڕۆماندا دارایی گرینگیەکی زۆرە و واش دیارە کە لە داهاتوودا گرینگی و بایەخی زیاتر بەدەست دێنێت دەمانەوێت جارێکی تر ئەو قوڵی و فراوانی و هەمەڕەنگیەتان بخەینەوە پێشچاو کە ئەو سوڵتانی گوفتارە لە ڕێی هەڵبژاردنی ئەو وشانەی بەکاریان دەهێنێت و خۆ ئەگەر تۆش ئەو نەبینی ئەو تۆ دەبینێ. ئاوێتە بوونی ئیمان لە گەڵ ئیسلام و بە ئیسلامەوە ژیان لە جەمسەری ئیحسان دروشمی ئیماندارە کامڵەکانە. گەیشتنی ئیماندار لە ناو ئیسلام و ئیمانەوە بە مەودایەک لە سەروو ئیمان و ئیسلامەوە ئینجا بە جێهێنانی هەر چیەک کە ئەم کۆتا خاڵە داخوازیەتی ئەمیش بۆ خۆی ئیحسانێکە وەڵامی پەروەردیگاریش بەرامبەر بەم ڕووتێکردنە دڵسۆزانەیە کە شایانی شکۆمەندی و مەزنی زاتی خۆیەتی ئیحسانی بەندە هەر هێندەی قوڵاییەکەیەتی واتا لە شێوەی ئیخڵاس و ئەدەب و ڕێز و ترسدا خۆی دەنوێنێت، ئەوەی خوای گەورەش جل جلالە بە گوێرەی مەزنی و موڵکەکەیەتی واتا بە هەزار و یەک واریداتەوە دڵی بەندەکەی بە ئیمان دەڕازێنێتەوە و بە ئیلهام دەیهێنێتە جۆش و پەردەی سەرچاوی لادەبات و حەقیقەتی شتانی پیشان دەدات و دەمی لەوەی پەیوەندی پێوەنیە دەپارێزێت و زمانی بە حیکمەت دەخاتە گۆ و هەستەکانی بێدار دەکاتەوە و بە هەڵادگەکانی تەجەلیدا دەیگەڕێنێت، جا هەر ئەوەندەی ئیماندار گەیشتە ئەو خاڵەی کە تیایدا پەردەی سەر ڕوخساری بوون کەمێک لادەدرێت، ئیدی وەک ئەوە وایە کە بە بێ چەند و چوون ئەو زاتە ببینیت، بەڵام لەبەر ئەوەی ئەو زاتە عز و جل خاوەنی حەقیقەتی. لا تدرکه الابصار. بینین و بیناییەکان ناتوانن دەرکی بکەنە، ئەوا بەندە بەو یەقینەوە کە ئەو زاتە ئاگای لێیەتی و دەیبینێ، هەروەها لەتاو چێژی بینینی و سام و هەیبەتی بینرانی لەلایەن ئەوەوە لە هۆش خۆی دەچێ. تا ئەوەی لە سایەی ڕەنگداربوونی بە خواپەرستی و ئیخڵاس و خشوع و خضوعدا هەر لە دووتوێی دیتنی ناتەواوی ئەم دنیایەدا چێژی دیتنی تەواوی ئەو دنیا وەردەگرێت و بە وێنەی بەڕۆژووبوونی ڕۆژوەوانێک کە چۆن بە درێژایی ڕۆژەکەی چێژی ساتەکانی بەربانگ لە ڕۆحیدا هەست پێ دەکات، ئەمیش هەروا لەو چەند ڕۆژەی سەومی ویساڵی دنیادا چێژە قات قات بووەکانی عاشیرەکانی وەسڵی دۆست هەست پێ دەکات و لە نێوەندی یەک ژیاندا بە یەکجار تامی هەزاران ژیان دەکات. بەڵێ، ئەوەندەی کە بەندە حەز دەکات ئەو سوڵتانی ئەزەل و ئەبەدە ببینێ و لە ئاسمانی چێژی دیتنیدا شاباڵ بگرێ، ئەوەندەش چێژ لە بینراوی و چاودێریکراوی وەردەگرێ، چونکە دڵنیایە لەوەی کە لەو خزمەتانەیدا کە لە پێناو گەورەکەیدا ئەنجامی دەدات، لەلایەن گەورەکەیەوە دەبینرێ و چاودێری دەکرێ، لە سایەی ئەم چێژەشدا تەنانەت بچووکترینی ئەو کردەوانەشی کە لەم پێناوەدا دەیکات، ڕەنگی نەشوێیەکی قووڵ و بێ پایانی پەرستش دەگرێ. ئەمەش دە لاقەیەکی بچوک بە ڕووی گوفتاری پێغەمبەردا و سێ چوار وشەی موبارەکی لەعل و گەوهەر ئاسای ئەو موسوڵمانی گوفتارە و ئەو ناوەڕۆکە بەرینەی کە لە چەندین بەرگدا جێی نابێتەوە. جا ئیتر ئەمە دڵۆپێک لە دەریا و گەردیلەیەک لە خۆر و چەند ورشەیەک لەو جیهانانەی ئەستێرەکان دەینەخشێنن. پێم وایە لێکدانەوە و هەڵوەستە کردن لە سەر ئەو گوفتارە نوورپەخشانەی کە ئاوێتەی درەوشانەوەی حەقیقەتی ئەحمەدین و بوونە ئاوێنەی نیشاندەری باڵای بەها و بەژنی ناوازەی ئەو فەرمایشتانە کاری ئەو نەزانانە نەبێ کە سەریان لە گوفتار دەرناچێ، لە سەرەتا و کۆتاییشدا پشت بە خوای گەورە دەبەستین و لێی دەپاڕێینەوە کە لەم پڕکێشیەمان خۆش بێت. ئەوە بوو لە سەرەتادا عەرزم کردن کە ڕاڤەکردن و لێکدانەوەی فەرموودە پڕشنگدارەکانی ئەو سەروەرە صلی اللە علیە وسلم بە تەواوی ڕەهەند و لایەنەکانیەوە کارێکە لە سەروو وزە و توانای ئێمەوەیە، هەروەها چاوەڕوانی خۆشمان بۆ دەرکەوتنی مەردانی ئەم مەیدانە دەربڕی، بەڵام لەگەڵ هەموو ئەمانەشدا ئەگەر دیسانەوە پڕکێشیەکمان کردبێ و هەوڵمان دابێ کە چەند لایەنێکی چەند فەرموودەیەک شی بکەینەوە ئەوا ئەو لایەنانەی کە زاتی لێکدانەوەیمان کردووە تەنها چەند وتەیەکی نورانی بوون لە دنیای بەرینی ئەو فەرموودەیە ئەویش تەنها لەو ڕۆوە کە پەیوەندیان بە قووڵی ناوەڕۆک و پتەوی پەیڤ و هێزی دەربڕینەوە هەبووە. هەموو ئەمانەش بە زمانی عەوام. جا بۆیە ئومێد دەکەم کە خوای باڵادەست لێمان خۆش بێت و شارەزایانیش بە چاوی لێبووردنەوە بۆ کەموکورتیەکان بڕوانن. نوری نەمر.